بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فەریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مهرەبان سلاوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەیەکی نوی بەرنامەکەتان پێشکەشەکەم بە هاوکاری کاک تارق لەگەڵتان ئەبم. ئێوەش هاوڕێمان بن. جەوهەری گەورەیی مرۆڤ لە توانای بڕیاردانی دایە کە لە نێوان پێشات و کارەساتەکاندا و لە جێیەک خۆی حەشارداوە کەچی هەندێک کەس دێوانەیی هەڵدەبژێرن با ناخی خۆتاندا شۆڕ ببنەوە و سەرنجێک بدەن. هاوڕێ و هاودەمێکی هەمیشەیی و بەردەوام بەدیەکەن ئەویش بە مەرگ ناوزە دەکرێ. دەکرێ لەم هاودەمە بترسی، گیان بۆ بەرژەوەندی و سوودەکانی خۆت بەکاری بهێنی. کەواتە سەربەستی لە هەڵبژاردندا لە ژێر دەستی خۆتدا دەبێ. بە سەرنجدان لە مردن ئەم ڕاستەقینە ناکۆتا و کۆتایی تەمەنی خۆتان بپرسن، ئایا دەبێ من دوورەپەرێز بم لەو شتانەی کە هەر دەبێ ئەنجامیان بدەم؟ ئایا دەبێ بە جۆرێک بژیم و تەمەنێک بەڕێ بکەم کە خەڵکی ئەیانەوێ وا بم؟ ئایا کۆمەڵێک شت بۆ ئەنبارکردن و هەڵگرتن گرنگە یان دەبێ لە ژیاندا پەراوێز بکرێن؟ لێرەدا شانس و پەیوەندی بە وەڵامەکانتانەوە هەیە و دەکرێ لە چەند وشەیەکدا لە قاڵب بدرێن کە بڵێن، بژین، خۆتان هەر خۆتان بن، کامەران بن، خۆشەویستی ببەخشن، دەکرێ لە مردنی خۆتان بترسن یان دەکرێ بە کۆمەکی خۆتان بەکاری ببەن تاوەکو ئەنجامێکی کاریگەری هەبێ. نووسەرێک دەڵێ سەردەمانێک لە ژیانمدا ئیرادە کۆنترۆڵی خۆیی لەدەستدا بوو، ئەگەر بڵێم سەرانسەر هەموو تەمەنم لە هەڵەدا بووە چی دەبێ؟ ئەو گەیشتبووە ئەو بڕوایەی ئەوانەی پێشتر بە مەحاڵی دەزانی دەبنە ڕاستی، نەیدەتوانی ژیانی خۆی بخاتە پێناو ئەو کارانەی کە دەیەوێ ئەنجامیان بدا، ئەو کارانەی بە بیرکردنەوەوە ئەنجامدان لەپڕ هەڵوێستەیەکی بۆ دەکرد و پاشماوەکەی بە هەڵە ئەزانی و تەواوی کار و کردەوەکانی خۆی و خانەوادەکەی و هەڵسوکەوتە کۆمەڵایەتیەکانی سەرجەمیان لەوانە ئەبووە هەڵە و لەوانەیە ببنایەتە هەڵە یان نادروست بوونایە بۆی هەوڵی ئەدا ڕوبەڕویان ببێتەوە بەڵام لە پڕ لەوەی کە ململانەیەکت هەستی بە لاوازیەکە چیتر لە توانایدا نەما و لە قۆناغی دومیشدا بێ ئەمە بخاتە ڕوو کە خۆتان خاوەنی بیروڕای خۆتان بن و بڕیارەکەی خۆتان بدەن و پرسیارێکی گرنگیش لە خۆتان بکەن کە ئایا چەندێکی تر دەخایەنێ تاوەکو دەمرم بە سەرنجدان لە دەروونمان ئەم ڕاستیەی ئێستا ئەتوانێ پلانێک دابڕێژێ ئەو کاتە ئەتوانی بۆ ئەوەی خەڵکی بۆتی دیاری بکە ئەڵیت ئەبێ لەم ڕێگەیەوە بڕۆیت و تەمەنی نازداری خۆتی بۆ بەهەدەر بدەی لە ڕاستیدا ئەگەر مانەوەی ئێوە لەسەر ئەم گۆی زەویە ماوەیەکی کەم و کورتە لانی کەم ئەبێ ئەو ماوە کەم و کورتە بەخۆشی و شاد بڕوا لە وشەیەکدا ئەبەسرێتەوە بە ژیانەوە ئەویش ئەوەیە کە پێویستە دڵخۆش بین و نیگەرانیەکان بخەینە لاوە. کەسانی ڕووناکبیر و بیرفراوان هەرگیز مێشکیان ئاڵۆز نابێت چونکە خاوەنی بیرڕا و ئیرادەی خۆیانن ئەزانن لە قەیران و خۆشی و ناخۆشیەکاندا چۆن بڕیار بدەن دەزانن چۆن ڕوبەڕوی کێشە و گرفتەکانی ژیان ببنەوە هەرگیز نەوتراوە کێشەکانی ژیان یەکلایی مەکەنەوە بەڵکو وتراوە بە دیقەتکردن لە ئامادەی و تواناکانی خۆتان هەنگاوەکان هەڵگرن تاوەکو ئاوێنەی شادی و بەختەوەری و کامەرانی لەکەدار نەبێ ئێوە ئەبێ لە بیری ئەوەدابن لە گەرمەی ڕوودانی کارەسات و پێشهاتی چاوەڕوان نەکراو چۆن بڕیارەدەن و ڕووبەڕوو دەبنەوە بزانن هۆشیاری و زرنگی ئێوە لەم ڕێگەیەوە بەدەست دەکەوێ. هەر کەسە و لەگەڵ هاوشێوەکانیدا لە کۆمەڵگەیەکدا ئەژی و کێشە و هاوکێشەی لێکچووی هەیە، نەگونجان، دەرگیری و کێشمەکێشم و هەندێکی تر لەم جۆرانە، چەمکی تایبەتی خۆی هەیە، پارە و سامان، پیری و نەخۆشی، مردن و شتی سروشتی و ئاسایی، کارەسات، تەواوی ئەمانە ڕاستییەکن بۆ مرۆڤ دەبنە کارەسات. هەندێک هەن بەرگەی ئەم کارەساتانە دەگرن و زۆر بە ئاسانی ڕووبەڕوویەبنەوە، هەندێکی تریش بە پێچەوانەوە دەیکەنە کۆڵێکی گران و لە کۆڵی دەنێن. ئێوە دەبێ بەهێز و توانای خۆتان متمانەیەکی تەواوتان هەبێ، ئەوەی بڕیاری لەسەرەدەن بە جۆرێکی ڕوون و ئاشکرا هەستی پێ بکرێ. لەوانەیە پێتان وابێ کە هەندێک دەڵێن، هەستی قووڵ و پڕ لە جۆش و خرۆش وەک قین و ترس و ڕق لێبوونەوە، هەروەها عەشق و شادی و خۆشەویستی بەلاتانەوە شایانی کۆنترۆڵکردن نییە، لە حاڵێکدا ئەمانە دێنە ڕێتان دەکرێ ئەو توانایەتان هەبێ بەسەریدا زاڵ بن کەسێک خۆڕاگر نەبێ و پێشوازیان لێ بکا کاتێ ڕووداوێکی دڵتەزێن ڕووەداوە بە شێوەیەکی سروشتی هەستی خەم و پەژارە ئەکا بەڵام ئەگەر هیوادار بێ هەر کات ڕووداوی دڵخۆش و دڵڕفێن ڕوو بدا ئەوا هەست بە خۆشی و کامرانی ئەکا. ئەگەر هەر کاتێک خۆتان ڕابهێنن توانای بڕیاردان لە ژێر ڕکێفی خۆتاندا بێ ئەوە بەڕاستە شەقامی هۆشیاریدا گوزەر دەکەن شەقامێک هەرگیز گرژی و ئالۆزی دەمارەکان بەخۆیەوە نابینێ ئەگەر تۆ بیر و خەیاڵت لە ژێر ڕکێفی خۆتدا نیە و بۆت کۆنترۆڵ ناکرێ ئەی بەدەست کێیە و کێ زاڵە بەسەریدا مەگەر ئەم خاوەندارێتیە بە پەیوەندیکی بە ژیانتەوە نییە هێزی بزوێنەر و بەگەڕخستنی بیرکردنەوە پەیوەندی ڕاستەوخۆی بە خودی خۆتانەوە هەیە و هیچ کەس و لایەنێکی بێگانە توانای دزەکردنی نییە بۆ ئەو دیوی ئەو سنوورە لە ڕاستیشدا تاکە سەرگر و بەرگری دنیای بیر و ئەندێشەکان تەنها خۆتانن فەرمانڕەواییانەکەن و ئەتوانن زۆر بە چاکی لێی بەهرەمەند ببن ئەگەر بەسەر بیرکردنەوەکاندا زاڵ بن، چونکە هەستەکان هەڵقوڵاوی بیر و ئەندێشەکانی خۆتانن، بۆیە توانن هەستەکان کۆنترۆڵ بکەن و دەکرێ بە کارکردن لەسەر بیرکردنەوەکان کۆنترۆڵی هەستەکانی خۆشتان بکەن. ئێوەش دەزانن هۆکاری نیگەرانی و کەم حەوسەڵەیی خەم و پەژارەیەکە، بەڵام ئەمە زۆر بڕواپێکراو نییە، چونکە ئێوە خۆتان سازێنەری خەم و پەژارەکەن و سەبارەت بە خەڵکیش هەمان بیروڕاتان هەیە، بۆ ئەوەی ساغ و بێ خەوش بن پێویستە جۆری بیرکردنەوە فێر بن و شێوازەکەی بگۆڕن، خەمبار مەبە چونکە خەمباری هیچ سوودێکت پێناگەێنێ خەمبار مەبە چونکە خەمباری هیچ شتێکت لەسەر ئاسان ناکە خەمبار مەبە چونکە بە خەمباری سەرناکەوی خەمبار مەبە چونکە بە خەمپاریت ئەوەی لە دەستت چووە نایەتەوە خەمبار مەبە چونکە خەمباری بەس بە شیمانی بەدواوەیە گەشببین بە چونکە گەشبینی خەمباریت لابا گەشبین با لە هەموو کارەکانت چونکە دەتبا بۆ کار و کردەوەی چاک و سەرکەوتنی بەدواوەیە گەشبین بە چونکە لە دوای خەمباریت خۆشی بەدواوەیە یەکێ لە دانایان دەڵێ هیچ کات گەزندەی زەمانم نەکردووە هیچ کات سەرزەنشتی ئاسمانم نەکردووە مەگەر ئەو کاتە نەبێ کە قاچەکانم کەوتوونەتە نێو ئاوەوە نەمتوانیوە پێڵاوێک بکڕم چوومە مزگەوتی کوفە و دڵم تەنگ بوو بەڵام پیاوێکم بینی هەردوو قاچی نەبوون سوپاسی خوام کرد لەسەر ئەو هەموو ناز و نێمەتەی کە پێی بەخشیم. هیچ دەوڵەمەندییەک بە ئەندازەی دەوڵەمەندی عەقڵ نییە، هیچ هەژارییەکیش وەکو هەژاریی نەزانین نییە، هیچ میراتێکیش وەکو میراتی ئەدەب و ڕەوشت بەرزی نییە. هەرگیز باسی ئەو شتە مەکە کە دەیبەخشی، بەڵام باسی ئەو شتە بکە کە وەریدەگری. ئەڵێن ئەو کەسەی کە لە هاویندا دەماخی دەکوڵێ لە زستاندا مەنجەڵی دەکوڵێ. دەوڵەمەندترین مرۆڤەکانی دنیا جگە لە کفرێک هیچ شتێکی دیکە لەگەڵ خۆیدا ناباتە ژێر زەوی. جیاوازی نێوان کەسی سەرکەوتوو و کەسانی دیکە بریتی نییە لە نەبوونی خاڵی بەهێز و نەبوونی زانست و شارەزایی بەڵکو بریتە لە لە دەستدانی ویست و ئیرادە بڕیار و کاری ڕاست ڕاستە بە هەمووانیش دژی بن بڕیار و کاری هەڵەش هەڵەیە ئەگەرچی هەمووانیش لەگەڵی دابن ئەو کەسانی کە ئەتوانن کۆنتترۆلی خۆیان بکەنەتوانن کۆنتترۆلی کەسانی دیکەش بکەن هەرچەند هەوڵیەدا بێتە دەرەوە سەرکەوتوو نەبوو، زۆری نەخایاند کەروێشکێک هات و هاتە لێواری چاڵەکە و پێشنیاری بۆ کرد بۆ دەرهێنانی لە چاڵەکە هاوکاری بکا، کەروێشکەکەش سەرکەوتوو نەبوو، ئاژەڵانی دیکەش هاتن بە هەنایەوە تاوەکو لە چاڵەکە دەری بهێنن هەموو بێجگە لە خۆبەدەستەوەدان چارەیەکیان پێ نەبوو هەمووتیان دەگەڕینەوە کەمێک خۆراکت بۆ هێنین لەواچێ لەم چاڵەدا زۆر بمێنیتەوە پاشان کەمێک سەرێکیان دا بۆقەکە بە دوایانەوە بە هەڵەداوان دەڕوا نەیانتوانی ئەوەی کە دەیبینن باوەڕی پێ بکەن وتیان ئێمە وامانەزانی ناتوانی بێیتە دەرەوە بۆقە کەوتی بەڵام دەبینن کە توانیم کامیۆنێکی گەورە بەرەوم ڕووم هات و منیش توانیم هەڵبێم کاتێ ناچار بووین لە چاڵی ژیان هەڵبێین دەگۆڕێین بەڵام ڕاستی ئەمەیە کە ساڵانە کێشەکان ئاسانترن تا ڕێچارەکانیان هەموو خەڵک یەتوانن بگۆڕێن بەڵام مەیلیان بۆ ئەو گۆڕانە نییە هیچ شتێک زیاتر لە پێی بردنی کتوپڕ پێویستی بەوە نییە بەو شێوەیە بمێنەوە ئاگری حەزی گۆڕان ڕۆشن ناکاتەوە عەشق ببەخشن بە چاڵی گۆڕانەکان بزانن حەزکردن بە گۆڕان لە ئێوەدا گەشە دەکا پەرجوو بۆ گۆڕان لە خۆتاندا بەدی بهێنن.